سڵاوی خودا لە هەموو لایەکتان بێ برایانی مسلمان دایک خوشکانی مسلمان لە خزمەت خوا لە پارەینەوە خۆی پەرۆدەگار تاعات و عیبادەتی هەموو کاتێک بەتایبەت جمعی رابردومان لێ قوڵکە انشاءالله لە خزمەت خودا دەپارێینەوە خودا لە گوناهمان خۆشبێ لە خزمەت خودا دەپارێینەوە تەوفیقمان بدا بۆ ئەو کارانە کە ئەو پێی رازیە پێغەمبەر سل الله عليه وسلم تەوسەی بە چاکە فەرمووە لە خزمەت خدا دەپارڕینەوە کە خدا هیدایەتمان بداوە تەوفیقمان بدا یا دوورمان خاتەوە یا خۆمان دوور خەینەوە لەو خەتا و گوناهانەی کە دەبنە سەبەبی بێ ئابڕوویمان لە دنیا و دەبنە سەبەبی چوونە جەهەندەممان لە قیامەت خوا من و ئێوەش پارێزە یا ڕەبی برایانی مسلمان دایک و خوشکانی مسلمان لە خوتبەی ئەوڕۆدا باسی گوناهێکی کەبیرە دەکەین دیارە ئەم گوناهە هەرچەند لە خوتبەکاندا لە جومعەکاندا مامۆستایان بەحسی دەکەن بەڵام تاسفانە کۆمەڵگای ئێمە وا بیرهاتوە وا بارهاتوە هەر دەبیسێ ئەمەلکردمان کەمە گوناهێکی گەورە کە حەد و حدودی هەیە لە لایەن خداوە حەدی بۆ دانراوە گوناهی تەوهین، گوناهی بوختان، لە مەنزەرەی قورئاندا وا سابت بووە متەئەسیفانە لە زمانی پێغەمبەرەوە تا ئەوڕۆ ئەکسەرەن تەوهین بەو کەسانە کراوە کە پاک بوون لە پێغەمبەران دوای پێغەمبەران لە سەحابە یا لە ژنی پێغەمبەران یا لە مسلمانان جا هەر کەسێک بێ ئەکسەرەن تۆهمەت بەو کەسانە دەکرێت کە پاکن لە کوردەواری ئێمەدا نەزم و نیزانێکی قسە هەیە لە مەجلیسدا لێرە و لەوێ هەر دەڵێن وایان گوت وا دەڵێن نەدەبوو ئێمەی ئیماندار و ئێمەی مسلمان شتێک کە بە چاوی خۆمان نەیبینین و بە گوێی خۆمان نەیبیسین تهمەت بە خەڵک بکەین و نەدەبوو لە ئەدەبیاتی ئیمانی ئێمەدا ئەو بێ ئەدەبیە هەبێ ئەگەر عەیبێکمان بە کەسەوە دین لێی ئاشکرا بکەین لە سورەتێکدا دەبوو بۆی بپۆشین. وەزیفەمان چیە ئێمە مسوڵمان؟ کەوا جامیعە وایە. جامیعە موتەئەسفانە کۆمەڵگای کوردەواری ئێمە هەر ئەوەی هەزار و چوار سەد ساڵ پێغەمبەر سا سەلەم نەهی لێ کردووە لە قیل و قال وا دەڵێن و وا کوترا دەست هەڵناگرێ ئەی وەزیفەی ئەم جەماعەتە مسلمانە کە لەو دێدان لەو مزگەوتەدان ئەو دایک و خوشکانی کە گوێیان لە قورآانە و گوێیان لە قسەکانی پێغمبەرە سەل الله وسلم وەزیفەیان چییە؟ ئەمە ئەوڕۆ دیارە قورئان شتەکەمان نیشان دەدا و لێمان نەهی دەکات و پێغەمبەر صلی الله علیه و سلم منزەرەیەکی عجیب لەو کەسانە نیشان دەدا کە تۆهمەت بە خەڵک دەکەن پێغەمبەر صلی اللە علیە وسلم سەحابەیەکی نارد بۆ دێیەک بۆ ئەوە دیداریان لێ بکات و سڵاوی پێغەمبەریان پێ بگەیەنێ و لە باری ماڵیشەوە ئەو زەکات و بەخششیان کە هەبووە وەری بگرن و تەحویلی بەیتولمالی بدەن لە مەدینە وەختێکە و سەحابەیە لەگەڵ جەماعاتێک گۆڕێککەوتن چوونە دەیەکە خەڵکەکە کە ئیحساسیان کرد فڵان کەس هاتووە و جەماعەتێک سەحابەشی لە خزمەتدایە لێگەڕا بە پیا و ژن و گەورە و چووکەوە ئیسیقبالیان لێکرد بەڵام ئەو هەڵاتەوە هەڵا دڕۆی پێیوا بوو بۆیە کۆبوونەوە لێی دەدەن یا ئەزیەتی دەکەن چونکە پێش ئیسلام بوون لەگەڵ ئەم جەماعەتە ئختلافیوکی بووە پێی وابوو تۆڵەی لێ دەکەنەوە هاتەوە مەدینە، لەگەڵ هاتنە مەدینە خەبەری دا بە پێغەمبەر صلی اللە علیە وسلم کە ئەو خەڵکە قەستی خراپیان لەگەڵ من بووە، نیەتی خراپیان لەگەڵ من بووە. پێغەمبەر صلی الله علیه وسلم لەو بارەوە حەرەکەت کەوت چ بکە لەوە دابوو کە مەشوەرەت بکە و ئیمامی عەلی بنێرێ بۆ جەماعەتێک عەرزی پێغەمبەر دەکەن صلی الله علیه و سلم دەڵێن ئیبن مسعود شتێکی وای دیوە ڕووی لێ وەرگێراوە یعنی چی یعنی عیبەکەی پۆشیوە یعنی قسەی بە تەرەف نەکتووە پێغەمبەر صلی الله علیه و سلم ئەم جملەی فەرموو لقد أصبح ابن مسعود وأمسى كريما فەرمووی بەیانی و ئێوارەی کردوێتەوە بە پیاوێکی بەڕێز بە چاو چاویان لێیەتی هەر کەسێک بیوێ ئابرووی خەڵک بەرێ ئەوە نیە خدا ئابرووی دەبە دەبێ حاکمی ئیسلام کەسێک ئابرووی خەڵک دەبا بە تەوهین و درۆ ئەو ئینسانە بێنێتە دەرچی مزگەوت چونچینێ ئەو وەختە خەڵک زۆر کۆبوونەوە لە دەرکی مزگەوت و هەشتا داری حەدی لێ بدەن دەبێ خۆمان پارێزین باوەڕ فەرموون یەنی غەیبەت، درۆ، تەوهین ئەوڕۆ بە حەدێکە لە کلۆ بەفرەکان زیاترە بۆیە باران و کلۆ بەفرەکان کەم بوونەوە ئەمە گوناهایەکی پۆشیدەن غەرەز، کینە، عەداوەت، درۆ، غەیبەت ئێمە چۆن دەبێ وەک مسوڵمان وەک ئومەتی پێغەمبەر صلی اللە علیه وسلم سەبارەت بە براکانمان بە خوشکەکانمان زانمان نەپارێزین دڵمان نەپارێزین لە کینە و عداوەتیان زمانمان نەپارێزین لە غیبەتیان سیمامان نەپارێزین لە بێحرمەتیان چۆن بە هیوای چین برای موسڵمان ڕکوع و سوزدەیەک دەبین چۆنی دەبین دوای چ قسەیەک ئێمە ئەو ڕکوع و سوزدە دەبین ئەگەر ئەو ڕکوع و سوزدەیەمان بر نوێژێک دوایە بۆ کوێ دەگەڕێینەوە دڵمان بە چ خۆشە هەڵوێستمان لەگەڵ خەڵک چۆنە هەموو ئەوە لێ پرسینەوەی هەیە بە تایبەت ئەو ئاەتە ئەوانەی مەلان لەسەر قورئانەکانیان ئەوانەی دکتۆرن لەسەر جەڕاحیەکانیان ئەوانەی جەوانن لە نێو کۆڵانەکاندا ئەوانەی زمان خراپ دەگێڕن لە وەختی قسەکردنەکەدا لەدەیهی ڕەقیب و عەتید لەکن ئەو دوو مەلائیکە هەیە کە ئیکیان حیسابی دەکا یەکیان تکراری دەکاتەوە یەکیشیان بە قەڵەم دەینووسێ نابێ ئینکاری ئەوە بکەین ئەگەر ئینسان زمان ئازاد بکە هەرچی هاتە پێشێ هەر بیڵێی لە غەرەز لە چینە لە بێ حرمەتی لە تەوهین لە غەیبەت چمان پێماوە ئەم نورە ئیمانەی لە دڵماندایە خامۆش بیەکە ئەم سەفحانەی کە تێیدا نووسراوە نوێژی نیوە ڕۆبانی تەواوی پاک دەکاتەوە ئەم مەوعیزەیەشم بۆیە ئەوڕۆ لە خزمەت ئێوەدا کرد مجلەیەکم دەخوێندەوە ئافرەتێکی کچۆڵەیەکی فەلەدی کورد لە شارێک لە شارەکاندا دەڵێ ڕۆژێک گۆڕێ کەوتم بە ویلچێرەکەم چوون بۆ بازار چوومە کتێبخانەیەک گولستانی سەعدی یا کولیاتی سەعدی بکڕم دەڵێ کڕیم و هاتمەوە ئەگە هاتمە دەرێ لە خیابان تماشای ئاسمانم کرد ئاسمان ڕەش داگیرساوە هەورێکی ڕەش و عەجیب بڕێک ڕۆیشتم دەستەکانم ماندوو بوون لە لێخڕینی ویلچێرەکان دڵم ناڕەحەت بوو بڵێ ئەمە غەزەبی پێوە بێ چۆن بگەمەوە ماڵێ دەڵێ بڕێک ڕۆشتم ماندوو بووم چون لە بندارێک ڕاوەستام کە ڕاوەستان پیاوێکی پیر هات پێی وابوو سوالکەرم هزار تمەنی دامێ ئەچەند هاوارم کرد مامە گیان من سوالکەر نیم دەڵێت گوێی نەدامێ و ڕۆژ دوای جەماعەتێک جەوان هاتن تماشایان کردم کوتیان ئا ئەمە زۆر چاکەکی چێک مارەیکە شەو لەگەڵی بخەوێ ڕۆژێش بێنێ سواڵی پێوە بکە دەڵێ ئەوان دڵشکە دەستم کرد بە گریان لە حزوری خوا وە شکایەتم کرد لە خزمەت خوددا ئەمن ئینسانێکم خوایە گیان ئیمانم بەتۆیە تۆ وات من دروست کردووە لە جیاتیەوەی وێرچێڕەکەم بگرن لە ناڕەحەتی خیابان دوورم خەنەوە تۆهمەتم پێ دەکەن کە من سوالکەرێکم کە من گەدایەکم دەڵە ڕۆشتم تەرزە و بارانێک هات خەڵک هەڵدەهات زۆر عجیب هیچ کەس ئاڕی لە من نەدەداوە کتێبەکەشم تەڕ بوو خۆم تەڕ بووم دەستم کاری نەدەکرد گەشتمە کوچەیەک دەڵک کەوتمە کەنداڵێکەوە لە هەموو شتێک کەوتم هەتا پیرێک هات جیانمان بوو کچەکەمەوە بۆ لێرە کەوت دەستی گرتم و چێرەکەی ڕاست کردەوە بدمەوە ماڵێ ئینسان گەر کوتی مسوڵمانم ئەو حەدە ناوێ بێڕەحم بێ ئەو حەدە ناوێ زمان درێژکا بۆ بێ حرمەتی بە دیگەران تۆ چاوت لێ بکە دکتۆر دەزانێ نەخۆش چین و نەخۆشیەکان چین ئایەتی پەنجا و هەشت لە سوڕەی ئەحزاب خوا ڕوو دەکاتە مسلمانان دەفەرمێ ئەی مسلمانانی پیاوژن ئێ وەکو بەنی ئیسرائیل مەبن کە تۆهمەتیان بە حەزرەتی موسا کرد کە تۆهمەتیان پێکرد بەڵام دوایە خی تعاالە حەزەتی موسای بەری کرد لەو تۆهمەتە وەکانە عند اللهی وەجیها وە موسا لەکن خدا زۆر بە شەرەفە کوتیان موسا قۆڕە. ئەمە دیارە بە نیسبەتی شەخسیەتیکی وەک پێغەمبەران عیب و عارێکی گەورەیە گەر بڕێک بێنە پێشێ خوا جەزاتان داتەوە باجێ ئەوانە بێت کە جێگان نییە دەلیلەکەشی ئەوە بوو دایک و خوشکەکانم برا مسلمانەکانم کە تەوهینیان بە حەزرەتی موسا کرد بە لەسەر چی لەسەر ئەو بەنی ئیسرائیل عادەتیان وا بوو ئەگەر ژنانیان کۆ دەبوونەوە عیب نەبێ ئەگەر پیاوانیان کۆ دەبوونەوە مەلەیان دەکرد هەمویان بە ڕووتی مەلەیان دەکرد و ژن و پیاو تماشا یەکیان دەکرەوانیان کە ئیماندار نەبوون حەزرەتی موساش دیارە پێغەمبەران زۆر بە حەیا بوون لە ئادەمەوە هەتا دەگاتە رسول الله صلی الله عليه وسلم حەزرەتی موسا لە خۆشتندا لە قەزای حاجەتدا نەیهێشتوە هیچ کەسێک چاوی پێ بکەوێت ئللا خوانەبێ دەی کوتویان ئەگەر وابێ موسا گولە، بەڵەکە یا قۆڕە؟ جا لێرەدا خودا ئەوە وەبیر موسڵمانان دێنێتەوە دەفەرموێ تەوهین کاری بەنی ئیسرائیلە تەوهین کاری ئومەتی پێغەمبەر نیە صلی الله علیه وسلم یعنی قورآن ئەوە ثابت دەکا کە تەوهین عملی کفرە و تشبه بە کفارە یانی ئێوە مسوڵمانان وەک کافرانی بەنی ئیسرائیل مەبن تەنانەت حەیایان تکا لە خۆشیان ڕۆشتن بەرەو موسا پێغەمبەرێکی ئول العزمی گەورەی وەکو موساشیان متهم کرد و تهمەتیان پێکرد جا حەدیسەکە پێغەمبە ساسە لەم دەیجارەتەوە دەفەرمێ دیارە ئەم نەزمە لە ئیسلامدا مەمنوعە ئێستێ وەکو لەو سەدە لە ئیستەخرێک لە ئەستێرێک خانەوادە یا خەڵکێک کۆ دەبنەوە بە ڕووتی عیب نەبێ مەلە دەکەن ئەمە شتێکی ناجاییزە خلافی سنەتی پێغەمبەرە سەل الله عليه وسلم هەتا ئەو قسەشم وەبیر هاتەوە کە دەفعەیەک ئیمامی ئەحمەد کە یەکێکە لە پیاوە گەورەکانی سەلەف لەگەڵ جەماعەتێک دانیشمەند و خەڵکی کە دەچن بۆ خۆشی سەر ئاوێک جەماعەتێکی زۆر خوا ڕوت ڕوت دەکەنەوە مەلێ دەکەن کە وەڵا عەسەو بم چۆ قەراخ چۆمێک حەزرەتی موسا لەوێ خۆی بشوە لیباسەکەی دانا کەسی لێ نەبوو ئللا خوانەوێ لیباسەکەی لەسەر بەردێکدانا بەڵام لە حاڵەتی خۆشتندا تماشای کرد بەردەکە جوڵا کە جوڵا هاواری کرد، سەوبی حەجەڕ و سەوبی حەجەڕ و کوڕە بەردەکە نەڕۆی لیباسەکەم لیباسەکەم! بەڵام ڕاوە نەستا، نە بەردەکە ڕاوەستا، نە لیباسەکە و نە ئاوەکەش مۆڵەتی پێدا، لێی دوورکەوتەوە، ئەویش بە ڕووتی وەدوای کەوت، حتی نزرت بنو اسرائیل، زۆر ڕۆیشت تماشای کرد جەماعەتێک بەنی ئیسرائیل ڕاوەستابوون، بە ڕووتی چاویان بە حەزرەتی موسا کەوت. شتێک نەتاندیوە مەیڵێن، شتێک نەتان بیستووە مەیڵێن. با جامی عەژوا گەورە بوویە، با جامی عەژوا هاتبێ، جامیعەیەک عورفی غەڵەت هەتا ئێستێ لە حەزرەتی یۆسفەوە، لە عائیشەی دایکمانەوە، لە پێغەمبەری خواوە تا سەحابە و هەزاران ئینسانی گەورە لە نێو جامیعەی بەشەردا تەوهینیان پێکراوە. بە ژنان بە کچان بە کوڕان بە پیاوانی موحتەڕەم بە ئینسانانی باش نابێ ئێمە ئەو کارە بکەین نابێ ئەو قسانە بڵین خی تعالا لە قورآاندا ئاوا دەفەرمێ لە ئیسلامدا ئەوەیە والذین يؤذون المؤمنین والمؤمنات بغیر مەکتەسەبوو خی تعالا دەفەرمێ ئەو پیاوژنانەی کە پیاو و ژنی ئیماندار ئەزیەت دەکەن ئەزیەت ئەزیەت ئەوە نیە هەر بە دار لێی دەی یا جنێوی پێ بدەی یا نەیدوێنی یا بێ حورمەتی پێ بکەی یا بیشکێنی حیشکێک لە ئازاری تەوهین ئازارمەندتر نییە، کە تەوهینیان بە عائیشە کرد، پێغەمبەر صلی اللە علیە وسلم یەک مانگ ناڵاندی، یەک مانگ گریا، دوعای کرد لە خزمەت خودا، مەشوەرەتی کرد لەگەڵ سەحابە، عائیشەی دایکمان وەکو ئینسانێک کە برق لێی دەدا وشک بوو، نانی لە خۆی حەرام کرد ئاوی لە خۆی حەرام کرد هەروا سادە نیە تەوهین بە ئینسان هەر کەسێک بێ ژنی پێغەمبەر بێ یا دایک و خوشکانی ئێوە خێزانانی بەڕێزی ئێوە خدا مەحفوزیان کا لە تەوهین خوا لە فەرمی هەر کەسێک ژن و پیاوی مسلمان ئەزیەت بکە بغیری مەکتەسە بوو بە بێ ئەوەی گوناهێکی کردێ بەبێ ئەوەی قسەیەکی کردبێ بەبێ ئەوەی خیانەتێکی کردبێ چۆنی دەڵێی ئەوە نیە خودای گیان وا دەفەرمێ بەبێ هیچ دەلیلێک بەبێ هیچ بەڵگەیەک چ شتێک لەوە ناخۆشترە ژنی برایەکی مسلمان کچی برایەکی مسلمان یا پیاوێکی مسلمان بکەوێتە بەر حملە و هێرش و کوتەکی بوختانی ئێمەوە خوابمان پارێزێت بە چ دەلیلێک مسوڵمانان چۆن جواب بدەینەوە ئەو ڕۆژە لە خزمەت خودا ڕادەوەستین فقد احتملوا بهتانا وإثما عظيما خوا دەفەرمی ئەو کەسانەی بە بوختان خەڵک ئەزیەت دەکەن دەیانەوێت لە نێو جامیعەدا سوکی کەن ئابڕووی بەرن شخصیەتی نێڵن ئەو کەسانە هەڵیان گرتووە بە کۆڵ بە کۆڵە پشتی پڕ لە درۆ و تۆهمەتی قیامەت وەڕێ دەکەوێ ئیسمەن گونا و بوهتانن و بوختان بوختان ئێستێ خەڵک بەوەی دڵی حەسێتەوە کە غەیبەتی کەسێک دەکا تۆحمەت بە کەسێک دەکا دوو شت دەڵێ بۆ غەیبەت دەڵێ مامۆستاوە نیە وایە ڕبڵاوە نیە قورآن دەفەرمێ وایە بۆیە لە تۆ حەرام کراوە بڵێ وایە چگەویشتانە لێرە نییە تۆ شخصیەتی وردەکەی لەکن خدا عیزەتی هەیە تۆ بێ عیزەتی دەکەی تۆ بێ ئابڕۆی دەکەی هه لە خانەوادەی پێغەمبەردا صلی اللە علیە وسلم ئەو جێی قورئانی لێ نازڵ بووە رسول اللە دانیشتووە عائشە لە خزمەتی دایە ژنێکی کەڵەگەت باڵا بەرز دێتە ماڵی پێغەمبەر صلی اللە علیە وسلم سوئال دەکا دەفەرمێ یا رسول اللە ئەو سوئالانە ئەویش جوابی دەداتەوە، دوایە کە دەڕوا دوای ڕۆیشتنەکە عائیشە دەفەرموێ، ئەم ئافرەتە ئینسانێکی ئاوا باڵە بەرز یا ئاوا کز یا ئاوا بوو، فەورا پێغەمبەری خوا دەفەرموێ، عائیشە ئەو تفەت فڕێ هەڵدەدەرێ، وەڵڵاهی لە بەحری خەیتەواوی بۆ گەن دەکا. بۆ خاتری خودا قسەیەک ئەوەیە پێغەمبەری خوا ئێمە وا باردێنێ کە پاک بین قسەیەک ژنەکەی کردوێتی دەفەرمێ لە بەحری خەی بۆگەنی دەکا دەبێت تەوهینەکان چ بکەن لە وڵاتی ئێمە تەوهینچیەکان بۆ کوێ بچن خدا چەندە ڕقی هەستێ چەندە غەزەب ببارێ چەندە قسەکان بێتان بن بوختان، بوختان ئەوەیە کەسێک حچی نەکردووە ئێمە قسە هەڵوەستین پێغەمبەر صلی الله علیه وسلم لە حەدیثێکدا دەفەرمێ خوای تعالی دەفەرمێ من سەرم سڕ دەبێنێ لە عەبدی من عەبد ئەوانە مسوڵمانن چونکە ئەوانەی کافرن عەبدی خودا نین مەخلوقی خودان چۆن سەری سوڕ دەمێنێ خوای گەورە لەوە دەفەرمێ ئەگەر ئێوارێ هات هەتا بەیانی کەسێک گوناه بکە خەتا بکە بانی دەچێ لە نێو خەڵک دەڵێ من کردوومە یا خەڵک کردتوێتی دەفەرمێ من بۆم پۆشیوە ئەوان ئاشکرای دەکەن لە بەیانی ڕەهەتا ئێوارێ گوناه بکە من بۆم پۆشیوە هەتی ئەو دەچێ بڵاوی دەکاتەوە من عیبی خەڵک دەپۆشم ئەو خەڵکە دەچن بڵاوی دەکەنەوە خدا ئەوەی زۆر پێ عجیبە بۆ کەسێک کە ئیمانی هەبێت سبحان اللە غەیبەتەکە ئەوەیە تۆ بیڵێی ئەو کەسە پێی ناخۆشە ئێستێ لە دێ لە شار شەوانە خەڵک وەک هەتەرێ و مەتەرێ وەڕێ دەکەون بۆ ماڵان بە ژن و منداڵە نیوەی دانیشتنیان غەیبەتی خەڵکە تۆ ئەو هەموو تفە دوای غەیبەت، ئەو هەموو غەیبەتە دوای ئەوە خودا پێی دەفەرموێ خواردنی گۆشتی مندارەوە بوو، بڵێی ئەمە چ مەجلیسێک بێ، ئەمە چ زمانێک بێ، ئەمە چ ئیمانێک بێ، شەوچەلەی دانیشتن، شەوچەلەی خۆشی دڵەکان، پێکەنینی زارەکان، ڕازاندنەوەی مەجلیسەکان غەیبەتی خەڵک بێ، یا خوانەکەردە بوختان بە خەڵک بێ. بابم وا دەڵێن ئەی دەڵێ بابم وا دەڵێن ئەی تۆ بێنە لە مەحکەمەی خودادا بابم وا دەڵێن چ دەلیلێکە تو خودا چ قسەیەکە چ بینیشێکە ئێستا تۆ ئەگەر دادگا لە نەزەر بگری ئەوڕۆ بۆیە زۆر پەروەندەکان تاخیریان هەیە جارێ کابرا سەد دەرسەد خەتابار بێتەوە چی دەگرێت یەک دێ سوێند دەخوا یەک دەڵێ وا نییە. کابرای قازی قڕوکێوە سەرکە. بڵێ چی؟ مێردە دێ تەوهین بە ژنەکەی دەکا. ژنە دێ تەوهین بە مێردەکەی دەکا. ئەو گوناهانە چیان لێ دێ؟ دەبنە شەپۆل دەمان خنکێنن بەرەو قەبرمان دەبن قەبر دەمان سووتێنێ وەڵڵاهی کوا ئەمە دینە کوا ئەمە ئیمانە خۆشەویستانم ئاگامان لە خۆمان بێ انشاءالله ئەگەر پێغەمبەر صلی الله علیه وسلم تەشی مبارەکی هاتە مدینە پیاوێکی زۆر گەورە لە جوولەکەکان لە یهودیەکان بە نێوی عەبدوڵڵای کوڕی سەلام ئینسانێکی زۆر باسەڵات بوو سانێکی عاقڵ بوو تێگەیشتوو بوو هەرچەدی مونافیقەکان، یەهودیەکان، مەسیحیەکان، مەجوسیەکان باسی پێغەمبەریان دەکرد ئەو سکوتی دەکرد هەتا وا هەڵکەوت چوە خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم کە چوە خزمەتی سێ سوالی کرد یەکیان ئەوە بوو کوتی محەممەد ئەتۆ دەڵێی من پێغەمەری خوام ئەوەڵی نیشانەی قیامەت چییە ئەمە یەک. دووەمیان ئەوەڵین تەعامی مسوڵمانان دەیخۆن لە بەهەشدا چیە؟ سووەمیان چۆن ئەولاد وەک باوکی دەچێ یا جەری وایە وەک دایکی دەچێ؟ پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی ئەوەڵین نیشانەی قیامەت ئەوەیە ئاورێک هەڵبەستێ لە شەرقەوە بەرەو غەرب دەڕوا ئەمە یەک ئەوەڵین تەعامی بەهشتەکان جەرگی ماسیە و فەرمووی ئەوە عەیب نەبێ لە خزمەت دایک و خوشکەکاندا ئەمە قسەی پێغەمبەرە ساو سەلەم ئەگەر ئاوی پیاوەکە زووتر واریدی ڕەحەمی ژن بێ منداڵ وەک باوک دەچێ ئەگەر ئاوی دایکیش زووتر لە پیاوەکە واریدی ڕەحەم بێ ئەمە کچە ئەولادەکە وەک دایکی دەچێ فەرمووی، وەڵڵاهی تۆ پێغەمبەری خوای، اشهد ان لا اله الا اللە و اشهد ان محمدا رسول اللە، ئیمانی بە پێغەمبەر هێنا، دوای پێغەمبەر صلی اللە علیه و سلم فەرمووی بچۆ نێو خەڵکەکە تائیفەکەت ئیعلان کە، چونکە ڕەئیس عەشیرە بوو، لانی کەم هەزار نەفەر دوو هەزار نەفەر لە مەدینە و خارجی مەدینە گەورەیان بوو، ئەو گەورەیان بوو. فەرمووی وەللهی پێغەمبەر صلی اللە علیه و سلم ئەمن قەومی خۆم دەناسم ئەمە نەزانن بە خوددا لەڕێوە دەمکوژن ئەمە یەک دووەمەن بوختانم پێ دەکەن چاو لەوێ فەرمووی قەومون بوهتون قەومێکی بوختانچین هەمیشە خەریکی بوختانن پێغەمبەر صلی اللە علیه و سلم لەگەڵی ڕۆیشت و لە جێیەک سەحابە کۆبوونەوە و خەڵک کۆبوو و جەماعەتێکی یەهوودی لێبوو لێی پرسین فەرمووی، ئەم عەبدوڵڵای کوڕی سەلام کە تائیفەی ئێوەیە چ پیاوێکە؟ کوتیان، وەڵڵاهی ئەعلەمونا و ئیبن ئەعلەمینا، کوتیان، وەڵڵاهی زاناترینی ئێمەیە و کوڕی زاناترینی ئێمەیە، و ئەخیەرونا و ئیبن ئەخیەرونا، چاکترینی ئێمەیە و کوڕی چاکترین ئینسانە لەنێو ئێمەدا. کەی پێغەمبەر صلی اللە علیە وسلم ڕووی کردە عەبدوڵڵا عەبدوڵڵا کوتی من ئیمانم بەو پێغەمبەرە هێناوە صلی اللە علیە وسلم هەچی دوای قسەکەی کوتیان نا ئەوە بێعەقڵترین و بێسەواترین و بێشەخصیەترین ئینسانە لە نێو ئێمەدا ئەمە تەوهین ئاگال لێە لە حزوری پێغەمبەر صلی اللە علیه وسلم وە تەوهینانەوە نیە بڵێ زینای کردووە توهین قسە هەڵبەستن بە دم خەڵکەوە وا دەڵێ وای گوت ژنەکەی وای گوت ژنەکەی وا دەڵێ کچەکەی وا دەڵێ خۆشەویستان ئەمانە هەموو تەوهینە ئەم تەوهینەش لە ئیسلامدا حەدی بۆ دانراوە دەبێ هەشتا داری حەدی لێدەی جا پاک دەبێتەوە گە ئیدامەی نەدا وەکو دەحەیەک پێم هەر لە خزمەت مسلماناندا جێرامەوە هەر لە مدینەی پێغەمبەر صلی الله عليه وسلم لە زمانی ئیمام مالیک ژنێک دەمرێ ژنێک دەیشوە کە دەیشوە عیب نەبێ عورەتی بریندارە ئەو ژنەی دەیشوە دەڵە لە ئەسەری زیناوە وای لێ هاتووە فورا دەستی بە بەدەنی ئەو ژنەوە دەچەسپێ کە دەچەسپێ خەڵک ڕاوەستاون دەی ژنە بێتە دەرێ و ئافرەتەکە کفن کەن حیت لە دەروازە دەدەن حیت دەی دوایە بۆ نایە دەرێ خوشکی من دەڵێ شتێکی زۆر خراپ قەڵناوە دوای جماعەتێک ئافرەت دێن تماشا دەکەنەوە دەستی ئەو ئافرەتە بە ئاورەتی ئەو ئافرەتەوە چەسپاوە دەی دوایە خەڵکێکی پیاوی لێ دەبێ یەک دەڵێ بیبڕینەوە یەک دەڵێ ئەو ئافرەتە لە بنەوە بیبڕینەوە یا دەستی ببڕینەوە شتێکی ئاوە دوسێ نەفەر پیاوی پیری عاقڵ و تێگەیشت و دەڵێن نا بابێ ئێرە مدینەی پێغەمبەرە ئیمان مالیک لە نێو ئێمە دەژی دوای سەحاوی پێغەمبەر بارچی لە خزمەتی بزانین چ دەڵێ کە دەچنە خزمەتی بۆی دەگێڕنەوە دوایە دەفەرمێ ئەم جرانە چۆن بووە ئەو ئافرەتە کێ شتێتی چ بووە جرانەکەی بۆ دەگێڕنەوە دەفەرمێ وەڵاهی ئەمە تەوهینی بەو ئافرەتە کردووە دوو پیاوی مسلمانی عادڵی عاقڵی باوەت بچن هەشتا داری حەدی لێدەن دەستی لێ دەبێتەوە وەختێک چوون هەر لەو حەمامەدا دوو نەفەر بسم الله الرحمن الرحیم ئەوەڵین دار کە لێیاندا فەورەن دەستی لێ بۆ خۆشەویستە تەوهین زۆر گەورەیە زۆر گوناهە سان دەبێت خۆی پارێزە لە خوددا بترسێ و پێغەمبە ساسە لەم دەفەرمێ لە سەفەری میعراجدا کە خودای تەعالا بە وەسیلەی جبرائیلەوە منی هیدایەت کرد بۆ تماشاکردنی جەهەندەم ئەگە تماشان کرد لە جەهەندەمدا خەڵکیەک دەسووتان لەگەڵ ئەوە کە دەسووتان بە نینۆک دم و چاوی خۆیان دەڕنی گۆشتیان لە دم و چاوی خۆیان دەکردەوە دەفەرموێ، منیش لە جوبڕائیلم پرسی، ئەمە چ قەومێکەو ئەمە چ عەزابێکەو بە چ گوناهێکەوە وایان لێ هاتووە؟ فەرمووی، ئەی پێغەمبەری خوا، خوا منی ئاگادار کردووە ئەمانە قەومێکن کەوا بێ حورمەتیان بە ناموس و شەڕەفی یەکتر کردووە تەوهینیان بەیەک کردووە قسەیان بۆ هەڵبەستون ئەوەش عەزابەکەیانە پێغەمبەر صلی اللە علیه و سلم بە چاوی خۆی ئەوەی دیتوە لە جەهەندەمدا خودا بمان پارێزێ یا ڕەبی ئەو کەڕەتە لەباری عیبادەتەوە ئێمە دڵمان خۆش نەبێ بەوەکە نوێش دەکەین دەبێت دڵمان بەوە خۆش بێت چۆن نوێش دەکەین تۆ لە ئێوارەوە سەد غەیبەتت کرد باسی خەڵک دەکەیت درۆ بەدەم خەڵکەوە دەکەیت مشکل مشکل نوێژ نییە مشکلەوە ئێمە چۆن نوێژ دەکەین ئایا نوێژ دەکەین و درۆ دەکەین غەیبەت دەکەین تۆهمەت دەکەین یا ئینشاءله ئەو نوێژەمان بۆ ئیسلاحی ئێمەیە جەلی وایە لە مزگەوتێک مەلایەک دەڵێ سەفەکانتان رێکوپێک کەن هەرچی نەفەرێک لەو لاوە دەڕوا بۆ لای راست بۆ چونکە ئەوەی لێیەتی دەیبوخزێنێ لەگەڵی لە نوێژەکەدا راوە ناستێ پاڵی پێکەوە نادا بۆ خودا چاوی لەوە نییە خودا ئاگای لەوە نییە ئەگەر مەلا دەڵێ ڕاز ڕاوەستن دەڵێ جا ئەوەی بۆ چییە؟ مەگە شەیتان لێرەوە دێتە ژوورێ؟ یانی قسەی پێغەمبەر هیچ نییە نەعوذ باللە پێغەمبەر فەرمووی سەو صفوفەکم سەفەکانتان ڕێک بێ وەعتەدیل و ڕاز ڕاوەستن پێکەوە نزیک بنەوە لێک دوور مەکەونەوە کە دوور کەوتنەوە دڵەکانتان لێک دوور دەکەوێتەوە کە دڵەکانتان دوورکەوتەوە عەداوەت دەکەوێتە بەینتان شەیتان دەبێتە کوێخاتان ئەمە فەرمایشتی پێغمبەرە سەر الله عليه وسلم هیچ ئینسان نوێژ ئەو نوێژە بۆ کۆنتترۆڵی عقلە بۆ کۆنتترۆڵی ئەم نەفسە پیسەیە کە لە وجودی هەموو ئینسانێکدا هەیە کە دەبێ مەهاری بکە لە جیاتی نەفسێکی شەیتانی بکاتە نەفسێکی خودایی لە جیاتی نەفسێکی شەڕ بیکاتە نەفسێکی خێر، لە جیاتی دڵێکی ڕەش و ژەنگاوی بیکاتە دڵێکی سپی و تریفەدار. ئەی سەلام عەلەیک، ئەی سەلام عەلەیک، لەگەڵ هەموو کەسێک، هەتا ئەوەی جنێوت پێ دەدا، قسەت پێ دەڵێ، پشتەملێ باست دەکا. سەفیانی سەوری ئەوەڵین شاگردی ئیمامی شافیعی بووە. تەوهین ئاوایە. چاو لەوێ تەوهینێکی فکری ئەوە تەوهینێکی فکری بووە دەڵێ نەفەرێک نوێژی دەکرد جۆرێک نوێژی دەکرد ئەم نیشتمەڵی ئەوە ڕیایی دەکە ئەمە تەوهینی فکری دەڵێ بە زمان نەنگوت لە دڵی خۆمدا ئەوەن گوت بە عقل و فکری خۆم هەتی جوایە فکرم کردەوە کوڕە خۆ من ئەمە تەوهینێکی فکریم کردووە بۆ خاتری خوا دەڵێ سوێن بە خدا پێنج مانگ لە ڕووم هەڵنەها دوعا بکەم لە خزمەت خوددادا بڵام خدایە لێم خۆش بە لە خەجاڵەتە کە من کارێکی ئەوەندە ناحەزم کردووە لەگەڵ برایەکی مسلمان من چزانم دڵی چ بوو بۆیان کرد سەسیان بۆ ئابڕووی بخۆت بر لەکن خوددا ئێستا ئێمە خۆشەویستان بە ئاشکرا دەربارەی یەکتر دەڵێین ناڵێین خەزاڵەتی ناڵێین تو خدا بۆ کوتم چ شتێک لەوە گوناهترە ئێستێ لە شارێک لە دێیەک ئافرەتێک پێنج منداڵ شەش منداڵی بێ متهمی بکەی بە زینا ئەو ئتیهامە ببێتە بە ئختلاف ئختلافەکە منجەر بە تەواق یا منجەر بە قەتڵ بێ بۆ خاتری خوا لە ڕۆژگارێکی ئاوادا کە ئینسان دەڵێ بەرەو پێشرەفت دەڕۆم لە باری مادیەوە بەڵام لە باری معنەوی و ڕوحی و فکریەوە ڕۆژ لەگە ڕۆژ ئێمە شکست دەخۆین بۆ قورآانەکە وەرناگرین قسەکەی پێغە بە ساسە لەم وەرناگرین هەرلان کریا رەسول الله فلان کەسێک نێویان نەبر ئاوا بوون سەحابە ناویان نەبر بڵێن فلان ژنا یا فلان پیاوە هەرچی ئێمە لەڕێوە لە بێ ئابڕوو کردنی خەڵک ئەوەندە ئازاین لەڕێوە نێوی دێنین فڵان کەسی کوڕی فڵان کەسی نە جەلێک نە دەجەل هەرزیان کرد وەڵی نەفرێک هەیە پێغەمبەری خوا ڕۆژەکە هەر بە ڕۆژوە ئەکسەرەن شەو نوێژیش دەکات نوێژی واژدوی زەوی هیچ ئەم وەڵی ئەوەی خێر بێ لە شەو نوێژەکەی تێ نیە هیە من ئەهل النار فەرمووی واللهی ئەوە جەهەندەمیە ئەوە دەچێتە جەهەندەم سبحان الله بۆ چونکە قسەی هێنا ئەو بردووە فلان کەس قسەیەکی لەکرد دەکەم کورە دەڵم فلان کەزەوەی کوتووە فلان کە زوا دەڵێ فلان کەزەوەی کردووە فلان کەزەوەی دزیوە بۆ خاتری خوا بوا دەڵێ فەرمووی، ئەی خۆشەویستەکەم پێغەمبەر گیان، خودا موئاخەزەمان دەکا ئەوەی ئێمە بە زمان دەیڵێین؟ فەرمووی، فەکەلەتکە ئوممک یا معاذ، یاخوا دایک ڕووڕۆت بۆ بکە. هل يكب الناس في النار على وجوههم إلا حصائد ألسنتهم ئایا چشتێک خەڵک دەباتە جەهندەم ئللا دروێنەی زار نەبێ دروێنەی زارە زۆر لە ئێوەی بەڕێز خۆ جەهەنەم هەروا ئینسان لەسەر شتەهایەک ناچێ یا بە خۆڕایی ناچێ وەڵایی بۆ چوونە جەهەندەم دەبێ ملیۆن پەلیکان ببڕی پلیکانی گونا کەسێ خوانە خواستە تۆبە نەکە یا نەگەڕێتەوە خدا لە خۆڕ ئەو خەڵکە ناباتە جەهندم دەڵە پیاوێک ژنەکەی زۆر خۆش دەویست و سەروەتمەندیش بوو پێی خۆش بوو کەسێک لە ماڵێدا ببێ کارەکانی ژنەکەی بکە وەی ژنەکەی ئەوەندە ماندوو نەبێت دەڵێ چۆ بازار نەفرێک بە کرێ بگرێ یا بیکرێ ئەو وەختە دەڵێ کچان وڵا ئەو جوانە ئینسانێکی کارگەرە و زەحمت کێشە و ئەوە بەڵام خەڵک لێی ناڕازیە لە زمانی دیار بوو کرێکەی کەم بوو پووڵەکەی کەم بوو کابرای دەوڵەمەندیش تەماعکار بوو چوو هێنایەوە بۆ ماڵێ بەینێکی پێچوو ئەو نامەردە زمان ئاوایە زمانی خراپ ئاوایە تەوهین و بوختان ئاوایە شەیتانی و نەمامی ئاوایە خۆشەویستە ئەوەڵین قسە چوو بە ژنەکەی گوت بە ژنی ئەو پیاوە بەڕێزە پێی گوت مێردەکەت ژنت بەسەر دێنێ دەڵێ لەبارەی تۆ قسە دەکا کە دڵی بە تۆوە نەماوە ژنت بەسەر دێنێ ئەتۆش شەوێ چەقۆیەکی تیش هەڵگرە بچۆ ڕیشی بێ سەری بێ بزانە بڕێکی لێ ببڕە بەوە ممچینە کەیدەکەی فێڵەکەی لەبین بچێت ئاگات لێ ئینسانی خراپ چەندە غەددارە بە پیاوەکەش دەڵێ دەڵێ فلان کەس ژنەکە دڵی بە کەسێکی دیکەوەیە بە تۆ ناڕازیە ئەگەر باوەڕیش ناکەی ئەو شۆ دێ چەقۆیەکی تیژ دێنێ سرت دەبڕێت شەو دێ دەخەون بەڵام مێردەکە پیاوەکە خەوی لێ ناکەوێت کە خەوی لێ ناکەوێ لە نیوە شەودا تماشا دەکا ژنە چەقۆیەکی تیژی پێ و دێ بۆ لای و ئەویش باوەڕی کردووە پێی وایە سەری دەبڕێ متاسیفانان چەقۆکە لە ژنەکەی وەردەگرێ و ژنەکە سەر دەبڕێت دوایە خزمی ژنەکە دەزانن دێن ئەوانیش لە تاوی خوشکەکەیان یا کچەکەیان دێنن کابرا دەکوژن تەوهین و بوختان و شەیتانی ئەوە نەتیجەیەت یا فیتنەگەری دەیەکان ئیختلافی شارەکان نەدواندنی یەکتر لە چیەوە هەموو لەو قسانەوەیە خۆشەویستە خۆ ئەمە شەوێگەر چوینە ماڵی کەسێک کەممان تێدا هەڵدەکەوێ بڵە ڕەحمەت لەو دایک و باوکە ناوی کەس مەهێنا تخوا ناوی خەڵک مەهێنا هەر بۆ خۆمان قسە دەکەین برا وڵی ڕوبەڕۆ خۆشە بە من بڵێ خراپ کوڕە تۆ خراپی منیش بەو بڵێم بەڵام ئێمە بۆ ناوی خەڵک بێنین ئێمە بۆ قسە بێنین و ببین دە فەرقی مەکە لەگەڵ برا و خوشکەکەی خۆت هەرچەند ئێسکێ ئیختلاف و دادگا و شەڕ و ئیرس و تەواق و سوێن لەگەڵ برا برا لەگەڵ برایە برا لەگەڵ خوشکە بۆ وابین بە کوێ دەگەین وەکو ئەوڕۆ ئینسانێکی کەمی وەکو من لە خزمەت ئێوەدا قسەی خدا دەخوێنێتەوە ڕۆژە خداگێم بۆ خۆی دەفەرمێ مەگەر قورآانم بۆ نەناردن مەگەر پێغەمبەرم بۆ نەناردن مەگەر ئیسلامم بۆ نەناردن بۆ ئەوە خۆتان کۆنتترۆل کەن دای هەر مەلاکان گوڕاندیان و پیان کوتن ئەوە تا شاهدم حسین بە کوردی پێتان دەڵێ ئەم گوناها تەوهینە ئەی بۆ کرتان ئەی بۆ کوتان ئەی بۆ یەکترتان تووشی اختلاف کرد خۆشەویستەکان با ئێمە دەست هەڵگرین با ئێمە وەکو سەعدی لەڵێ دەڵێ خدا دەبینێ عیب بەڵام دەیپۆشێ هەمسایە جیران نایبینێ هەچی بۆ بڵاوکردنەوەی تێدەکۆشێ حج گوناهێک لە زەمانی پێغەمبەر لەو گوناهە کەمتر نەبوو گەورەتر نەبوو لە شکستی لە شکر و بێحرمەتی بە پێغەمبەر و ئەوە کە کەسێک پێغەمبەری ناخۆشویست دوای گەرانەوە لە غەزای بەن و مستەلق ویستی ئابڕووی پێغەمبەر بەرێ تەوهین بۆ ئابڕوو بردنی تەرەفە نەک بڵی وایە ئەوە من دەیڵێم هەر دەیڵێم وایە نا ئەو کەسەی تەوهین بە کەسێک دەکا دەیەوێ شخصیەتی ئەو ئینسانە خورد بکە وەڵاهی هەر کەسێک زینا بکا خەیانەت بکا بە دزی خەڵک ئاگای لێ نەبێ منزور ئەوە نیە کە بیکا هیچ کەسێک نەزانێ ئێمە سەدی نەوەد و نۆ دەڵێین تۆبە بکا بەینی خۆی و خودا خودای دەیبەخشێت. خودا ئاوا بەخشندەیە بەڵام ئێمە ڕۆحی بەخشندەگیمان نییە دێ بە خەڵکی مەدینە دەڵێ ژنی پێغەمبەر زینای کرد لەگەڵ سەفوانەها لەکوێ چەندە گەورەیە ئەو گوناها پێغەمبەر صلی الله علیه وسلم زۆر ناڕەحەت بوو خدا لە مسلمانان لە پێنج ئاەن لە مسلمانان تووڕە بوو لە قورآاندا لە سوڕی نور فەروەی مسلمانان ئەوە ئیمانی ئەوەندەتان نەبوو ئێوە بڵند درۆیە ئێستێش براکانم بۆ خاتری خوا شتەکە بووە یا نەبووبێ لە شاردا لە دێدا شتێک دەڵێن لە ڕابردوودا لە ئێستێدا لە داهاتوودا ئەوە عمری ئێمەیە تۆ چۆن مۆری دەکەی بە چ مڕەکەبێک مۆری دەکەی بە چ قەڵەمێکی مزای دەکەی لەسەر چ قاقەزێک دێتەوە گۆڕێ ئەگەر ئێمە عەیبێکیش لە یەکتر بینین دەبێت دایپۆشین ئێمە وە شتێک لەکن خدا حرمەتمان هەیە لە دنیا حرمەتمان هەیە حرمەت بۆ یەکدا بنین ئەگە بێ حرمەتی بە یەک بکەین لە کوێمان حرمەت وە دەست دەکەوێت لە ئیدارە لە پۆ وەرگتن لە تەنەکەڕۆن لە پیاوەی ئارەق لە شعری نەزانێک لە کینای دوشمنێک ئێمە حورمەتمان وەدەست دەکەوێ یا لە حورمەتی یەکتر لە سڵاو لە محبەت بڕۆ هەر لەگەڵ چاکەکان بێنی بوختان بکەی و سرد داخەی و خۆت بشارەوە لەگەڵ کێی کێ لەگەڵ تا وەختێ خودا لە ئینسان توڕەیە کێ لەگەڵت پێدەکەنێ کێ دەستت بۆ ڕەسینگەوە دەگرێ یاڕەبی خوایە ئابڕومان زیاد کەی خدایە بێ ئابڕومان نەکەی خدایە بۆ خاتری خدایەتی خۆت زمانمان لاڵ کەی لە بەرابەر برایان و خوشکانمان بۆ غەیبەت و تەوهینیان خدایە لە غەیبەت و تەوهینی خەڵک بمان پارێزی خدایە ڕەحم بە هەموو لایەک برا و خوشکەکانمان بکەی دڵێکی ئارام پڕ لە محیبەت پڕ لە خۆشەویستیمان پێ بەخشی لەگەڵ یەکتر خودایە ماڵمان دڵمان مزگەوتمان مەزرامان شارمان کوچە و کۆڵان و دوکانمان پڕ بکەی لە ڕەحمەتی خۆت لە محیبەتی خۆت بۆ ئێمە لە عەوف و بەخششت بۆ پەروەندەکانمان بۆ گوناهەکانمان خودایە بارانی ڕەحمەت بەفری ڕەحمەت بەسەر ئەو وڵاتەدا ببارێنە، ئەوەی خێر و بەرەکەتە بیخە ماڵ و حاڵ و ڕزق و ڕۆزیمانەوە، ماڵ و منداڵمان لە فیتنەی ئەم زەمانە مەحفوز بکە، لە ئیختلاف، لە دووبەرەکی، لە غەرەز، لە کینە، خودایە مەحفوزمان کە، بۆ خاتری قورئانی مەجید ئەوەی غەرەز و کینەیە لە دڵماندا مەهێڵە، ئەگەر بووە خودایە بمانبەخشە لەگەڵ یەکتر بۆ خاتری قورئانی مەجید، خودایە تەرەقی بە ئیسلام بدە تەرەقی بە مسوڵمانان بدە خودایە مسوڵمانان سەرخە بەسەر کافرانی دڵ ڕەش کافرانی زۆردار کافرانی داگیرکەر کافرانی زاڵم و بێڕەحم خودایە خدایە شفای نەخۆشەکانمان بدا خدای احتیاجی محتاجەکانمان ڕەفع بکە خدایە هەر کەسێک خیانەت بەو دینە دەکا خدایە لێی قبول مەکە خدایە هەر کەس خیانەت بە پێغەمبەرمان بە قورعانمان بە دینمان دەکا خودایە لە دمی دا خودایە بێ ئابڕووی کە خودایە بیشکێنە خودایە ماڵی وێران بکە خودایە تەخریبی دنیا و قیامەتی بکە بۆ خاتی قورآانی مەجید خدایە هەر کەس دەستمان دەگرێ و برایەتی دەستی ڕەحمەتی بەسەر ماڵ منداڵی دابێنە هەر کەس تووش اختلاف و دووبەرەکیمان دەکا خدایە ئیسلاحیکە کە ئیسلاح ناوێ خدایە بۆ خۆت لە بەرابەریدا ڕاوەستە مەنعی مەکە مەنعی بکە بۆ خاتی قورئانی مەجید خدایە ئەو کەسانەی منداڵیان لێرە و لەوێ بە سڵامەت بووان بگەڕێنەوە بۆ ماڵیان لە هەر جێگایەکن لە هەر ڕێگایەکن بۆ خاتی قورآانی مەجید خدایە ئەو کەسانە منداڵیان نییە خدای جا منداڵیان بدەیە منداڵی ساڵحیان بدەیە ئەو کەسانە منداڵیان هەیە خدایان لیان مەستێنە خوایە دڵیان ناڕەحەت مەکە